بەناوی خودای بەخشندە و میهرەبان ئەی محەممەد ئەی ئیماندار بڵێ پەنا دەگرم بۆ پەروەردگارەی کە بەرەبەیان پێش دەهێنێت لە شەڕ و خراپەی هەرچی کە دروستی کردووە لە جن و ئادەمیزاد و مار و مێرو لە شەڕ و خراپەی شەو کاتێک کەدا دێت و دنیا تاریک دەبێت و دەبێت بە شەوە زەنگ لە شەڕ و خراپەی ئەو کەسانەی کە جادوو دەکەن و پەت و دەزوو گرێ دەدەن و فووی پیا دەکەن بە فێڵ و جادوو نێوان خەڵکی تێک دەدەن لە شەڕ و خراپەی حەسوود و بەخیل کاتێک کە حەسوودی و بەخیلی دەبات.